چەند هۆکارێکمان باس کردووە گەیشتینە سەر خاڵی پێنجەم التفكر في الآثار المترتبة على حسن الخلق بیرکردنەوە لەو بەرهەمە شیرن و شوێنەوارە چاکانەی کە بەرپا دەبن لەسەر ڕەوش جوانی بۆ ئەوەی ڕەوشتت جوان بێ بیرکەوە بزانە پاداشتی ڕەوش جوانی هەم لە دنیا و هەم لە قیامەت چییە؟ ئینسان کە ویستی ڕەوشتی خۆی جوان کات با دائیمەن بهێنێتەوە پێش چاوی خۆی کە چۆن پێغمبەری خوارەی سەڵاسەلام فەرموویەتی خۆشەویستترین کەستان لای من ئەوەی بە ئەخلاقترین کەس نزیکترین کەستان مەجلیسی لە من لە بەهشدا ئەو کەسەیەکە ڕەوشتی جوان باشترینتان ئەو کەسەیە لە هەمووتان ڕەوشتی باشترە و ئینسان بەهۆی ڕەوشتی جوان پلەی دەگاتە دەرەجەی ئەو کەسەی شەو نوێژ دەکا و ڕۆژی سنت دەگرێ و ڕەوشتی جوان گەورەترین هۆکارە بۆ چوونە بەهشت و لە جەهنم ڕزگار بوون ئەو هەموو فەضلە گەورەیە بێنەوە پێشچوی خۆت و بیری لێ بکەرەوە ئەو کاتە ئەوە دەبێتە پاڵنەرێک و دافعێک بۆت بۆ ئەوەی چی بکەی بۆ ئەوی ڕەوشت جوان بێ زۆر جار مەثلەن لەوانەیە نەفسێت ڕێگات پێ نەدا و احضرت الانفس الشح نفسەکان دائما بەخیلی و ڕشدی و زۆر سیفەتی ناشیرنیان تێدایە واد لێ دەکات نەفس کە تۆ بەخشندە نەبیت کە تۆ سەبر نەگری لە بەرامبەر جەهالەتی بەرامبەرەکەت بەڵام کاتێک کە بیر لە فەزلی ڕەوش جوانی و دان بە خۆداگری و سەبر و تحمل و ئەخلاق و ڕەوشی جوان دەکەیتەوە ئەوانەن کە ماڵیان دەبەخشن لە پێناوی خوا بەخیل نین و الكاظمین الغیظ لە کاتی تووڕەبووندا ڕقی خۆیان دەخۆنەوە و تحمل دەکەن والعافین عن الناس خەڵک عفو دەکەن کە هەڵەیان بەرامبەرکردن عفویان دەکەن لێبوردنیان هەیە سەرڕای عفوکردن والله يحب المحسنین خی گەورە چاکەکارانی خۆش دەوێ نەک بەوە بوەستیتەوە بڵێ عفوی دەکەم و تاو نە چاکەشی بەرامبەر بکە بۆ؟ چونکە لە پێشتر خوای گەورە فەرمووی ئەو بەهەشتە فراوانە بۆ کێیە؟ بۆ ئەو کەسانەیە کە خاوەنی ئەو ئەخلاق و ڕەوشتە جوانانەن جا کە تۆ بیر لە پاداشتە مەزنە خۆشەکانی ڕەوشت جوانی دەکەیتەوە ئەوە دەبێتە هۆکارێک بۆ ئەوەی تۆ چی بەدەست بخەی ڕەوشت جوانی بەدەست بخەیت فإن معرفة ثمرات الأشياء واستحضار حسن عواقبها من أكبر الدواعي إلى فعلها وتمثلها والسعي إليها ئینسان بیر لە یانی ثەمەرە و بەرهەمی شتەکان بکاتەوە و جوانی پاشەڕۆژەکەی بیر لێ بکەیتەوە لێکی بدەیتەوە کە لەسەر ئەو شتە تۆ چیت بە نسیب دەبێ ئەوە گەورەترین پاڵنەرە پاڵت پێوە دەنێ بۆ ئەوەی تۆ ڕەوشتی خۆت جوان بکەیت و و ئەخلاقت بەرز بێت فكلما تصعبت النفس فذكرها تلك الآثار هەر جارێک کە بینیت نەفست چەمووش بووە، نەفست لێت یاخی بووە، نەفست مل نادا بۆ ڕەوشت جوانی، ئەوە چی بخەوە بیر نەفسەکەی خۆت، ئەم بەرهەمە شیرنە جوانانەی ڕەوشت جوانی، پێی بڵێ ئەی نەفس کە تۆ بێت و بەخشندە بی، کە تۆ بێت و لێبوردە بی، کە تۆ بێت و بە سەبر بی، بە تەحەمول بی، ئەوە بزانە خوای گەورە چی بۆ داناویت. بەڵام کە وا نەبی ئەوە بزانە خوای پەروەردگار سەرشۆڕی دنیا و زەلیلی قیامەت و ئاگری جەهەنەمت توش دەکا ئەوە هۆکارە براکانم بینە سەر خاڵی شەشەم النظر في عواقب سوء الخلق بیرکردنەوە ئەوە عکسی خاڵی ڕابردووە ئەگەر بە تەرغیب سوودی نەبوو نەفسەکەی تۆ نەهاتە ڕا کە هەرچەندە پێ دوت ڕەوش جوانی پلەی بەرزە لای خوا پاداشتی زۆر خۆشە هیچ فایدەی نەبوو نە تەرغیب سوودی پێ نەگەیاند ئەوجا بە تەرهیب تەرهیب چییە ترساندن نەفست بترسێنە النظر في عواقب سوء الخلق بیر بکەوە و سەیری چی بکە پاشە ڕۆژی بەدڕەوشتی بزانە پاشە ڕۆژی بەدڕەوشتی چەند خەتەرە ئەو کەسانی کە بەدڕەوشتن خی پەروەردگار نایەن خاتە بەهشتەوە خوای گەورە ئەو بەهەشتەی کە دار الطیبینە شوێنی پاک و چاکەکانە شوێنی ئینسانی نەفس نزم و بەدڕەوشت و بێڕەوشت نییە شوێنی ئەو کەسانە نییە و هەروەها لە دنیاشدا بهێنەوە پێش چاوی خۆت کە ئینسان ڕەوشتی جوان نەبێ لای خەڵک بێزێنراوە خەڵک خۆشی ناوی ڕقی لێتی لای خەڵک ڕێزی نییە خەڵک حرمەتی ناگرێت و خۆشیان ناوێت و بێگومان خوای پەروەردگاریش خۆشی ناوێت بۆ چونکە پیامبری خوا علیه السلام دەفەرمێ ان الله تعالی اذا احب عبدا خوای پەروەردگار ئەگەر عبدێکی خۆش ویست ئەوە بانگ دەکا ئەی جبریل خوای گەورە فلانە کەسەی خۆش دەوێت تۆش خۆشت بوێت جبریل خۆشی دەوێ بانگ دەکا ئەی فریشتەکانی ئاسمان خوای پەروەردگار ان الله یحب فلانا فاحبوه خوای گەورە فلانی خۆش دەوێ ئێوەش خۆشتان بێ ئەهلی ئاسمان مەلایکەت خۆشیان دەوێ ئەو جا بانگ دەکرێتە سەر زەوی ئەهلی سەر زەوی خوای گەورە دەیخاتە دڵی ئیمانداران خوای گەورە فلانە کەسی خۆش دەوێ خۆشتان بوێ فیوضع له القبول في الارض قبولی لەلایەن خەڵکەوە بۆ دادەندرێ لەلایەن خواوە لە دڵی خەڵکدا واتە خەڵک ڕێزی لێ دەگرێ خۆشی دەوێ دەی ئەی نەفس کە تۆ ڕەوشتت جوان نەبێ ئەوەت هەموو لە دەست دەچێ لە جیاتی خەڵک دڵی پێت خۆش بێ و حەز بە ڕەفاقەتیت و لێ نزیکیت بکا خەڵک حەز ناکە بتبینێت ئەوە هەر دنیا ئەی چ جای قیامەتیش خوا بمان پارێزێ وذلك بتأمل ما يجلبه سوء الخلق من الأسف الدائم والهم الملازم والحسرة والندامة بەدڕەوشتی چی لەگەڵ خۆی دێنێ و چ ڕادەکێشێ بۆ سەر خاوەنەکەی چ شتێک الأسف الدائم ئەوە بەسە بۆ ئەوەی ئینسان بیر لەوە بکاتەوە ڕەوشتی خۆی جوان کا جا تخوا ژیان چ تامێکی تێدایە کە خەڵک چارەتی نەوێت و خەڵک ڕێزت نەگرێت و خەڵک تۆی خۆش نەوێت و و ئەوەش و نەبێت چونکە خەڵک خراپ بێ بەڵکو چونکە خۆت خراپی ئەوەش نیشانەی ئەوەیە کە خواش خۆشی ناوێیت ئەجا کەواتە ژیان چ قیمەتێکی براکەم بۆیە ئینسان دائیمەن بین الخوف والرجاء بێت دائیمەن ڕەجای ئەوە بکە کە بێت و ڕەوشتی جوان بێ ئەو هەموو پاداشتە چاکەی دەست دەکەوێ و ترسی ئەوەشی هەبێ کە ڕەوشتی ناشیرن بوو چ ژیان تاڵیەکی دنیا و حەسرەت و نەدامە و پەشیمانی و خەفەتی قیامەتی توش دەبێت خاڵی حوتەم الحذر من اليأس من اصلاح النفس وریا بە براکەم لە چی لەوەی کە تۆ بێ ئومێد بیت لە چاکبوونی نەفسی خۆت و لە جوانکردنی ڕەوشتت هەندێک کەس تووشی یەئس هاتووە تووشی بێ ئومێدی هاتووە دەڵە بەخوا تازە بە پیری تازە من چاک نابم هەر وام هێناوە من شەب علا شەئین شاب عەلەی هەر کەسێ لەسەر شتێک تەمەنەکەی بکاتە گەنجێتی پیرێتیشی لەسەر ئەوە دەبێت چۆن کوردەواری خۆمان دەڵێن ئەگەر نەمامێک درەختێک بە تازەیی و ناسکی ڕاستی نەکەیتەوە کە خوار بوو دوای بۆت ڕاست نابێتەوە دەڵێ کەواتە من بێ ئومێدم تازە بەخوا من ئەوەی بە فلانە کەس دەکرێ نەفسێکی لێبوردەی هەبێ بەخوا من تااقت ناتوانم بەخشن دەبم بەخوا ناتوانم چاکەکار بم لەگەڵ خەڵک ناتوانم دەمی خۆم زمانی خۆم پاکەمەوە جنێوفرۆش نەبم دەم شڕ نەبم ناتوانم و کۆمەڵێشتی نزم نەکەم ناتوانێ بۆ تازە من تەمەێکم نەوامە زانەکاک بێ ئومێد مەبە لە ڕەحمەتی خوا تووشی یە ئەس مەبە چونکە موجاهەدەکردنی نەفسی خۆت وات لێ دەکا بە ئیزنی خوای پەروەردگار کەسێکی باشت لێ دەرچێ ان شاء اللە ئێ خۆ سەحابە بەڕێزەکانی پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلام پێشتر هەر کافر بوون لە کوفرەوە کاتێک کە جیهادی نەفسی خۆیان کرد و تۆبەیان کرد و گەڕانەوە لای خوا بوون بەچی بوون بە کەسانێک کە باشترینی کەسانی سەر ڕووی زەوی لە دوای پێغەمبەران ئەوانن تووشی ئەوە بوو کە ڕەوشتی تێکچوو لە ناو خەڵک سمعەتی نەما دەڵێ تازە بەخوا من هیچ دەستم لە خۆم شۆریوە تازە بە هەر ئاوا بڕۆم بەخواری برای بەخواری مەڕۆن تا ئێستا بەخواری بردووتە ئەخر نازانی نەتیجەی ئەو ڕێگا خوارە بەرەو جەهەنەمە چۆن کوردەواری خۆمان دەڵێ زەرەر لە نیوە بگەڕێتەوە ئەگەر ئێستاش پەشیمان بیتەوە دەرگای تۆبە مەقبوڵە خی گەورە قبولت دەکات ئەو جا لەبیرت نەچێ بەدڕەوشتترین سیفەت چییە؟ شەریک بۆ خوا دانان، زینا کردن، پیاو کوشتن بە ناحەق. خوای پەروەردگار دەفەرمێ ئەو کەسانەی کە ئەو سێ شتەش بکەن ئەگەر تۆبە بکەن خوای گەورە تۆبەیان لێ قبوڵ دەکات لەوەش زیاتر چی إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات خوای گەورە ئەم کەسانە خەراپەکانیشیان بۆ دەگۆڕێتەوە بە چاکە سبحان اللە ئەو فەضڵ و بەخشندەی خوای گەورە فأولئک یبدل الله سیئاتهم حسنات براکەم خوای گەورە تاریخی ژیانت بۆ دەگۆڕێت یەکسەر هەموویت بۆ دەگۆڕێت لە خراپەوە بەرەو چاکە خوا ئەوەندە بە ڕەحمە ئەوە باس کێ دەکا خوای گەورە باس کەسێک دەکا شەریکی بۆ خواداناوە باس کەسێک دەکا کە پیاوی بەنا حەق کوشتووە باس کەسێک دەکا کە زینای کردو و فاحشەی کردو و بەدڕەوشت بووە بەڵام مادام تۆبە دەکا و دەگەڕێتەوە لای خوا قل یا عبادی الذین اسرفوا علی انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله یغفر الذنوب جميعا ئەی بەندەکانی من ئەی ئەوانەی زێدە ڕەویتان کرد لە خراپەکاری و بەدڕەوشتیدا لە تاوان و گوناهدا ئێوەش بێ ئومێد مەبن لە ڕەحمەتی خوا چونکە ئین الله یغفر الذنوب جميعا خوا هەموو گوناهێک خۆش دەبێ تا تۆ لە ژیاندا مابیت و تۆبە بکەی خوا لە هەموو گوناهێک دەبورێ چه دەرگایەکی ڕەحمەتی فراوانی خوا کراوەتەوە برا کەواتە ئینسان بێ ئومێد نەبێ لا تقنطوا من رحمة الله و ومن يقنطوا وهل يقنطوا من رحمة ربه إلا الضالون تەنها ئەو کەسانە بێ ئومێد دەبن لە ڕەحمەتی خوا کە کەسێکی گومڕابێ ئینسانی مسلمان نابێ بێ ئومێد بێ لە ڕەحمەتی خوا تۆ هەرچەندە تەمەنێکت بەسەر بردووە لەسەر ئەوەی کە تۆ کەسێکی نوێژی بەیانیت نەکردو تا ئێستا کەسێکی ڕۆژوت نەگرتووە کەوانە شەمووی بەڕاستی نوقسانیە لە ڕەوشدا خەلە لە ڕەوشت و ئەخلاقدا کەسێکی تا ئێستا تۆ لە خەراپە نەگەڕاویتەوە، مەشڕووبت خواردووە، زینات کردووە، درۆت کردووە، تۆش بێ ئومێد مەبە، دەتوانی خۆت چاکەی، وەڵاهی دەتوانی بە ئیزنی رب العالمین، پەنا بە خوا بگرە و داوا لە خوا بکە و لێی بپاڕێ و جیهادی نەفسی خۆت بکە، دەتوانی بە ئیزنی خوا ژیانی خۆت بگۆڕی کەسێکت لێ دەرچێ، لەمەو دوا لە جیاتی رق لێبوونەوە خەڵک خۆشی بوێی، خوای پەروەردگار خۆشی بوێی، ئەخلاق و رەوشتت بەرز بێتەوە، کەسێکت لێ دەرچێ کە لە پێش زۆرێک لەو کەسانەی کە پێشتر وەکو تۆ خراپ نەبوون بۆیە ئینسان بێ ئومێد نەبێ لەوەی کە هات و تەمەێکی لە خراپەدا بڕێ برد بڵێ تازە من چاک نابم نابراکەم مەجای چاک بوون هەیە بەڵام ئەوەش بەچی نابێ براکەم بەوە نابێ کە ئینسانی مسلمان جارێک محاولە بکە ڕۆژی دووەم بۆ ڕۆژی سێم دەبەزێت تەوا تەسلیمی نفسی دەبێت و دەبێتەوە کۆیلەی نفسەکەی خۆی کاکە وەڵام محاولەشم کرد سەری نەگرت برا نابێت جارێک محاولە بکەی نابێ بە دوو جار کۆتایی پێبێنی دەبێ ئینسانی مسلمان جیهادی نفسی خۆی بکە وعبد ربك حتى يأتيك اليقين تا کاتی مردن تۆ دەبێ لەو حاڵە دابی تا وای لێ دێ نفست تەسلیمی تۆ دەبێ نەک تۆ تەسلیمی نفست بیت و زەرمەندی دنیا و قیامەت بیت ئەمەش هۆکارێکە لە خوارەوە نوسراوە، قال ابن المقفع، وعلی العاقل ان یحصی علی نفسه مساویها فی الدین وفی الاخلاق وفی الاداب فەرمی ئینسانی عاقڵ پێویستە چی بکات با بزانین پێویستە چی بکات ئینسانی عاقڵ ان یحصی علی نفسه مساویها پێویستە دەفتەرێک بێنیت صفەتە ناشیرنەکانی خۆت بنووسە پێشانی خەڵکی مەدە خۆت فەضح مەکە خۆت ڕیسوا مەکە بەڵام خۆت بینی خۆت و خوای خۆت دەفتەرێک بێنە بەل الانسان على نفسه بصيره انسان بینایە بەخۆی ئاگادارە و شارەزایە بە حاڵی خۆی تۆ چاک دەزانی تۆ تاوانەکانت چین وەرە بیان نووسێ ئەو تاوانەی خۆت ئینسانی عقل دەینووسێ فدین یەکەمیان هەڵەکانی من لە دیندا نوێژی جەماعەت ناکەم بەیانیان خەبەرم نابێتەوە بۆ نوێژی بەیانی ئەوە بینوسەوە تاوانێکی گەورەیە هەڵەیە ئەوە بەدڕەوشتیە بەرامبەر خی پەروەردگار چکەوتمان جوانترین ڕەوش جارە لە دەست لەوە دەست پێ دەکات لەگەڵ خوا ڕەوشت جوان بێ بینوسە من کەسێکم غیبەت دەکەم بینوسە ئەوە تاوانێکی تر و خەلەلێکی تر لە ئەخلاق و ڕەوشتتدا تاوانەکانت لە دین بینوسە ئەو جا لە ئەخلاق بینوسە کە ڕەوشتت چۆنە تۆ مامەڵەت لەگەڵ خەڵک چۆنە ئەوە تۆ دائیمەن بیر بکەوە عیبەکانی خۆت با لە پێش چاوت بن لە دڵت دابن ئەو فی کتاب یا لە کتابێک نووسیوتە ثم يكثر عرضه على نفسه ئەو جا بەردەوام تۆ عیبەکانی خۆت بهێنەوە پێش چاوی خۆت بەردەوام ڕۆژانە سەیریانکە ويكلفها إصلاحه بەس من خۆم دەزانم عیبەکانم چن تاوانەکانم چن ئاوا بە نەفسی خۆت بڵێ ئەو جاوەرە دەبێ من کولی ڕۆژێک هەڵەیەکی خۆم چاکە یا کولی جمعەیەک دەبێ من شتێک کە نقصانیەکم هەیە گوناهێکم هەیە بەدڕەوشتێکم هەیە دەبێت چاچیکەم یا لە مانگێکدا چاچیکەم بەو شێوەیە فەکل لەما ئەسلحە شەی ئەن مەحاه هەر خەسڵەتێکت کە لە خەراپەوە چاکرد وەرە لە کتابەکە ڕەشیکەوە لە دەفتەرەکە الحمد لله ئەوە لەوای ڕزگارم بوو کەم بۆتەوە ئێستا وكلما نظر إلى محو استبشر هەر جارە سیر دەکەی الحمد لله من جاران سی و پێنج کاری خراپم هەبوو ئێستا ماوەتەوە سی و چوار کەواتە مەجالی تێدایە دوو سێ ڕۆژی تر دەمێنێتەوە سی و سێ ئاوا وردە وردە تا تۆ کەسێک لێ دەردەچێ انشاءاللە ئەخلاقێکی جوان ڕەوشتێکی بەرز کەسێکی خۆشەویست لای خوا لای خەڵقی خوا انشاءاللە کەسێکی ڕوحسۆک کەسێک کە خەڵک حەز دەکا ڕەفاقەتیت کە خەڵک حەز دەکا لات دانیشێ سەردانت بکە نەک خەڵک لێت بێزار بێ و نەفرینت لێ بکە بەم شێوەیە براکەم وكلما نظر إلى ثابت اكتئب هەر جارێکیش تەماتە شا دەکەی وەڵا ئەها تا ئێستا شەش حەوت تێکیان ماون ئەو پێویستە بێتاقەت بی خەفەتی بۆ بخۆی بۆ تۆ خەفەت دەخۆی ئەگەر لە معاملە و لە کەسابەتێکتدا هزار دینار زەرەر بکەیت بۆ خەفەت بۆ ئەوە ناخۆی کە ئەو هەموو عیبە ڕەشانە لە صحیفەکەی تۆدا ماوەتەوە کە ئاوا خەڵک بدناسێ حیات دەچێ کە ئاوا بگەڕێتەوە لقای خی پەروەردگار عیبدار دەبی و سەرشۆڕ دەبی بۆیە براکەم ئینسان بەم شێوازە هەوڵ بدا ان شاء اللە دەتوانێ خۆی چارەسەر کا بێ ئەوەی بێ ئومێد بێ و بڵێ من چارەسەرم نییە و بێگومان ئینسانیش بە ڕۆژێک و دوو ڕۆژ چاک نابێت تۆ بڵێ وەڵا من دیان دەبێ بە یەک ڕۆژ تەواو تەواو یەک ڕۆژ ناتوانیت ئەو کەسانەی کە تووشی داوی جگەرە کێشان بوون کە حەرامە والله بەوەش مەخەڵەتێن ئەها فلان مامۆستای ئاینی جگەرە دەکێش با بکێشە حەرامە خوای گەورە دەفەرمێ یحل لهم الطیبات ویحرم علیهم الخبائث دەفەرمێ ئەو دینە بۆ هاتووە ئەو پێغمبەرە بۆ هاتووە عليه سڵات سلام ئەوەی کە پاک بێت حەڵاڵی کردووە ئەوەی کە پیس بێت حەرامی کردووە جاوەرە تۆ بۆ خۆت حکم دە ئێستا دوشتمان هەیە پاک و پیسمان هەیە جگەرە کامیانە ئەگەر عقلی تۆ توانی بڵێ وڵات جگەرە لە شتە پاکە خۆشەکانە ئەو کاتە خەلەل لە عەقڵتدا هەیە ئەو کاتە خەلەل لە تەفکیر و بیرکردنەوەشتدا هەیە لە شخصیەتیشتدا هەیە چونکە جگەرە چێش خێزانی لی بێزارە منداڵی لی بێزارە ئەو مەجلیسەی کە لەگەڵی دادنیشن لی بێزارن ئللا مەگەر وەکو ئەو پیس بن مەگەر وەکو ئەو تەواو تەواو چوبێتە ناو دڵ و دەروون و سیەکانیان و لوتیان پڕ بووبێ هەستی پێ نەکەن ئەوە جیاوازە چونکە سەرخۆش و سەرخۆش لە لایەک بە هیچیان هەست بۆ ناکە کە ئەویان تێک چۆ و ئاگای لە خۆی نیە بەس کەسێکی ساحی و بە ئاگا کاسێک کاتێک تەماشای کەسێکی سەرخۆش دەکە دەزانێ و کابرا بۆ عقلی تێک چووە بۆیە ئینسانی جگەرە چێش خێزانی لی بێزارە منداڵی لی بێزارە ئەوانی لەگەڵی دادنیشن میوانی لی بێزارە بچێتە ماڵێکەوە ئەهلی ئەو ماڵە لی بێزارن لە سارەیەک سوار بێ وەزعی ناو سارەکە تێک دەدات زیاتریش ئەو کەسانە دەچن لە سەرئاو و شوێنی ئاودەست و شتەکان جگەرە دەکێشن کەواتە دیارە شوێنێکی پیسە شتێکی پیسە بۆیە دەچیت لە شوێنی سەراو جگەرە دەکێشیت ئەدەی جگەرە چێش ناتوانێت بە یەک ڕۆژ ئللا مەگەر عزمی زۆر بە قوت بێ ئیمانی زۆر پتەو بێ دەنا وردە وردە کەمی دەکاتەوە کەمی دەکاتەوە تاوای لێ دێ کۆتایی پێدێنێ انشاء الله خی گەورە هیداەتی هەموو لاکمان بدا خاڵی هەشتم براکانم حوتەم چی بوو بێ ئەوەی سەیری کتابەکەتان بکەن چێ پێم دەڵێ دەی چی تر بەڵێ براکەم عدم اليأس ئافرین ئینسان بێ ئومێد نەبێ لە چی لە چارەسەرکردنی نەفسی خۆی کە تۆ بە ڕۆژێک و دوو ڕۆژ خۆت پێ چارەسەر نەکرا مەڵە بەخوا کاکە تازە تەواو نە تەواو نییە بێ ئومێد مە بە و بەردەوام بە بە ئیزنی خوا خۆت چارەسەر دەکەیت هەشتەمیان علو الهمە چ پیاوی دین بێ چ پیاوی دنیا بێ ئەگەر پیاوی دنیا بێ و هیمەتی بەرز بێ ئەوە لە کاری دنیاییدا لە پێش خەڵکی تر دەبێ ئەگەر هیمەتت بەرز بوو پیاوی دینی بوویت واتە هیمەت بەرزیەکەت لە کاروباری دیندا بوو ئللا تۆ پێش هەموو ڕفیقەکانت دەکەویتەوە بەچی دوای فەضل و ئیرادەی خوا بەهۆی هیمەت بەرزیەوە ئینسان هیمەتی بەرز بێت بەوە ڕازی نابێ وەڵا من دەرەجەکەم وەکو کوڕە فێخکانم بێ نا دائیمەن هیمەتی وایە دەڵێ دەبێت پێش هەمویان بم هیمەتی وایە دەبێ من قورآانم لە هەموو کە زیاتر لەبەر بێ هیمەتی وایە دەبێ من علمم لە هەموو کە زیاتر بێ هیمەتی وایە دەبێ من خێر لە هەموو کە زیاتر بکەم هیمەتی وایە دەبێت چاکە لەگەڵ خزمەکانی ئەو لە هەمویان چاتر بێ بۆ هەموو شتێک هیمەتی بەرز واد لێ دەکات بەرزت دەکاتەوە بۆیە والهمة العالية لا تزال بصاحبها تضربه بسياط اللوم والتأنيب هیمەتبەرزی وەکو قەمچیەکە دائیمەن لێت دەدا چۆن لێ دەدا دەڵا عیبە بۆ تۆ هیمەتی بەرز لۆمەی خاوەنەکەی خۆی دەکا تخوا عیب نییە تۆ وەکو فلان و فلان بی پێویستە تۆ بەرزتر بی پێویستە تۆ لە پێشتر بی پێویستە تۆ ئیمانت زیاتر بێ عملت زیاتر بێ تەقوا زیاتر بێ چاکەت زیاتر بێ همەتی عالی وا لە ئینسان دەکە وەکو قەمچیەکە دائمە لە خاونەکەیدا کەواتە براکانم ئینسان چۆن زانایان فەرمویانە بۆ نمونە لە علم لا ينال العلم براحة الجسم یا براحة البدن علم بەچی دەست ناکەوێ بە ئیسراحەتی لاشە علم دەست ناکەوێ تۆ بڵێ وڵا لاشەکەم ئیسراحەت بێ و دەبێ خەوەکەم ئەوەندە سەعاتە بێ و خواردنەکەم ئاوا بێت و تێگەیشتی علمیش داوا دەکەم بەخوا برا ئەوە نابێت چەندە خۆت ماندووکەی بە ئەندازەی ئەوە دەگەیتە چی؟ دەگەیت بە ئاواتەکانت. وا وتویانە النعیم لا یدرک بالنعیم نعیم و خۆشی بەچی بەدەست نایە؟ ها براکانم بە خۆشی و ئیسراحەت بەدەست نایە تۆ نعیم و خۆشی بەرزت بوێ بەڵام بەبێ ئەوەی خۆتی بۆ ماندوو کەیت و بەبێ ئەوەی هەوڵ و تێکۆشانی بۆ بدەیت کاکەوە وا نابێ بەدەست ناکەوێت بۆ نموونە ئەگەر کەسێک بیەوێت لە دونیا داهاتی دونیای باش بێ خۆی ماندوو دەکا یان نا خۆی ماندوو دەکا یعنی چەند کەس دەبینین بەیانی زوو یا لە پێش بانک یا لە دوای بانک یەکسەر دەڕوا بۆ علوەکە یا دەڕوا بۆ دوکانەکەی یا دەڕوا بۆ سەفەری تیجارەتەکەی ئەوە بۆ دنیا بەڵام بۆ دین ئەو هیمەتەی نییە دیکە ئەو هیمەتە بەرزەت نەبێت تۆ ناگەیتە ئاواتێک و ناگەیتە پلەیەکی بەرز بۆیە ئینسان براکانم من آثر الراحە فاتته الراحە هەر کەسێک ئیسراحەت هەڵبژێرێت هەر بڵێ وەڵام من ئیسراحەت بم ئەوە ڕاحەتی ئیسراحەتی گەورەی لە دەست دەچێت کە کوێیە کە قیامەتە و ئینسانیش إذا تعب العبد قليلا استراح طويلا ئەگەر کەسێک تۆزێک ماندوو بێ لەم دنیاە ئەوە ئیسراحەتێکی دوور و درێژی لە دوایە بە ئیزنی خی گەورە لە قیامەتدا انشاءله لە مقابلی چی بأن لهم الجنة بأن لهم الجنة کەواتە ئەلا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة ئەوەی کە تۆ دەتەوێت لە خوای گەورە بەهشتە بەهشت کەم نییە براکانم بۆیە خوای پەروەردگار چی لە تۆ دەکڕێت لە مقابلی بەهشت إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم دەبێ خۆشت ببەخشی لە پێناوی خوا ماڵەکەشت ببەخشی لە پێناوی خوا ئەوە ببەخشە لە پێناوی خوا بۆی خی گەورە چیت بداتێ خوای گەورە ئیسراحەتی تەواو و خۆشی تەواو پێت ببەخشێ کە بریتە لە بەهشت خاڵێکی تر براکانم یعنی ئینسان لێرەدا ئەوە تێگەیشتین کە ئینسان هیمەتی بەرز بێ هیمەتی چی نەبێ هیمەتی نزم نەبێ زۆر کەسەیە هیمەتەکەی تەنها سچێتی و تەنها عورەتێتی بەسکەکەی تێر بێت و شەهوەتەکەی دابین بێت ئەوە بیر لە هیچی تر ناکات هیمەتی ئەو لای هیچی تر نییە بۆیە خوای گەورە دەفەرمێ وەناڕ مەثوە لەهم کوێ شوێنیانە شوێنی ئەوان ئاگرە کەواتە براکانم ئینسان تحملی یعنی سەبر بگرێت و هیمەتی عالی بێ لەسەر ناڕەحەتیەک لە پێناوی گەیشتن بە ئیسراحەتێکی گەورە بە ئاواتی گەورە کەواتە تۆ کاتێک ئەخلاق و ڕەوشتت جوان دەبێت کە هیمەتت بەرز بێ براکەم ئەمما کە هیمەتی تۆ نزم بێ کەسێکی نەفس نزم بی بەوە ڕازی بی خەڵک گلەیت لێ بکا بەوە ڕازی بی خەڵک سەرزەنشتت بکا بەوە ڕازی بی خەڵک قسەت پێ بڵێ جنێوت پێ بڵێ بۆ چونکە کەسێکی تەوەزەلیت کەسێکی ڕەوشتت جوان نیە کەسێکی چاکەکار نیت ئەگەر نەفست وا نزم بێ ئەوە دڵنیا بە لە قیامەتیشدا تۆ نزمیت و لە جەهەنەم دای پەنا بەخوای گەورە بۆیە چ شتێک وامان لێ دەکا ڕەوشتمان جوان بێ الهمە العالیە ئینسان هیمەتی بەرز بێ ئەخلاق و ڕەوشتی جوان دەبێ نۆیمیان براکانم ئەخیر شێت ئەسەبر سەبر گرتن ئارام گرتن دان بە خۆدا گرتن صبر الصبر من الأسس الأخلاقية التي يقوم عليها الخلق الحسن بۆ ئەو ئینسان ڕەوشی جوان بە پێویستی بە سەبر هەیە کە سەبرت نەبێ قەت ڕەوشت جوان نابێ چونکە چۆن تۆ ڕەوشتت جوان دەبێ و سەبرت نەبێ لەوەی کە خۆت لە نەزەر بپارێزی سەبرت لەسەر شەهوەت نەبێ چۆن ڕەوشتت جوان دەبێ و کە هات و زینات بۆ ڕێک کەوت و خۆتی تێکەیت کە سەبر نەگری دان بە نەفسی خۆت دانەگری کەواتە ڕەوشتت جوان نابێ چۆن سەبر دەگری تۆ لە دائیرەیەک بی و پارەیەک بکەوێتە بەردەستت خیانت نەکەیت و دزی لێ نەکەیت و و حەرام نەخۆیت چۆن سەبر دەگری لە معاملەیەکدا فێڵ نەکەیت چۆن فێڵ ناکەیت کە سەبر نەگریت کەواتە پێویستمان بە سەبرگرتن هەیە براکەم سەبر زۆر زۆر زەڕورە بۆ ئەوەی ئینسان بگاتە ڕەوشتی بەرز و بگاتە ڕزابوونی خۆی پرۆتگار فالصبر يحمل على الاحتمال صبر هاني خاونەکەی دەکا تحملی هەبێت ئینسان کە سابر بوو تەحملی دەبێت بۆچی تەحملت دەبێت بە ڕۆژوو بی دوای ڕەمەزان شەش ڕۆژی شەوالیش تەحمل کە سەبرت هەبێ دەیگریت کە سەبرت نەبێ ناگریت سەبرت هەبێ دەتانی تەراویح کەی و دوای ڕەمەزانیش سەبرت هەبێ دەتوانی شەو هەستیتەوە هەر نەبێ سێ ڕکعات بکەیت سەبرت هەبێ دەتانی ماڵەکەت لە پێناوی خوادا ببەخشی سەبرت هەبێ کە کەسێک بێ ئەدەبی بەرامبەر کردی دان بە نەفسی خۆتدا بگریت کەواتە یحمل علی الاحتمال وکظم الغیظ وکف الاذی والحلم والانات والرفق وترک الطیش والعجلە، سەبر وا لە ئینسان دەکات بە پەلە نەبێت، وا لە ئینسان دەکات دەم شڕ نەبێت، وا لە ئینسان دەکا هەر شتێک کە نەفسی داوای لێ کرد یەکسەر تەسلیمی نەبێت، کە نەفست دەیەوێت پەلاماری کەسێک دا و زوڵمی لێ بکا، کە سەبرت هەبێت دان بە نەفسی خۆتدا دەگری و لەسەرخۆ دەبی و لێبوردە دەبی، کەواتە هەمووی بەهۆی چییەوە؟ بەهۆی سەبرەوە براکانم. جا ئینسان بهێنێتە پێش چاوی خۆی من سەعاتێک یا نیو سعات یا دە دقیقا کە سەبر بگرم دان بە نفسی خۆدا بگرم لە حەرامەکە ڕزگارم دەبێت ئەو سەبرە ئاسانترە ئەو دە دقیقە و نیو سعات و سعاتە ئاسانترە یا سەبر لەسەر ئەو ئاگرە جەهنەمەی کە چوویتە ناویەوە پەنا بەخوای پەرۆردگار بتسووتێنێ و بتکا بە خەڵوز کامیان ئاسانترە برا نەوەڵا سەبری ئێرە ئاسانترە بۆیە ئینسان دائیمەن بیر لە عاقیبەتی شتەکان بکاتەوە دان بە نەفسی خۆیدا بگرێ و هەرچی نەعیمێک کە ئەهلی بەهەش تێدانە نەتیجەی سەبری سەعاتێک نەتیجەی سەبری سەعاتێکە برا دوو کەس خی پەروەردگار تاقییان دەکاتەوە هەردووچیان زیناکردن بەلایەنەوە بۆیان ئاسان دەبێت یەکی چەندان بە نفسی خۆی داگەگرێت سەبری دەگرێت عقیبەتی کوێ دەبێت بەهەش دەبێ یان نا بەهەش دەبێ حوڕلعین دەبێت بەهۆی یەک سەبری سەعاتێکەوە بزانە چ نەعیم و چ خۆشیێکی بەنسی بوو ئەوەی تر ئەو سەعاتە سەبری نەگرت بزانە جەحیم و جەهنەمی توش بوو کەواتە برا ئەو نەعیمەی کە ئەهلی بەهشتیدایە بەرهەمی چییە بەرهەمی سەبرگرتنە سەبرگرتنێکی کەم چکە ژیانی دنیا هەمووی کەمە بەڕاستی ژیانی دنیاش مەواقفە لە مووقفێکدا پارە دێتە بەردەستت حرام نەخۆیت مووقفێک ئافرەت دێتە بەردەستت زینا نەکەیت